ئیلا بەحر الصین باوکی وەلید عبدالملیک خوا بتپارێزێ. وعلیکم السلام ئەی باوکی یوسف. هەی ئەو شمشێرەی خودا کە خودا سەرکەوتووی کردووە بەسەر دوژمنان هەروەها جێگیری ئاینی ئیسلام و وە جەنەڕاڵی بەرز کردووە بۆ بەرزی ئاسمان. بەڕاست گۆیتان بە ڕەحمەتەکەتان بە ئیمانەکەتان بەخوا ناسیتان بە چاو تێریتان و دڵباشیتان ئەی پێشەوای ئیمانداران. ژنانی شارەکەمان بە هیچ شێوەیەک ناتوانن منداڵێکی وەکو حەجاجیان هەبێت. ئایا قسەکەم ڕاستە ئەی پەیمان پارێزمان؟ بەڵێ بەڵێ پێشەوای ئیمانداران بەڵێ. بلا من البلاء یا شر الجلساء. وە ژنانیش ناتوانن بە هیچ شێوەیەک منداڵێکیان ببێ وەکو پێشەوای ئیمانداران هیچ کەسێک نییە وەکو پێشەوای ئیمانداران تەواوی زەوی بە چاکەکاریدا پۆشیبێ و ڕاستگۆیی و پیاوەتی لە هەموو شوێنێک بڵاوکاتەوە، ئەویش تەنها پێشەوای گەورەمان عەبدولمەلیکی کوڕی مەڕوانە. باشە لە ڕاشیدینەکانیش پیاوی وای تیا نەبوو حەجاج؟ لە هەموو سەردەمێک وڵات پیاوی خۆی هەیە جێنشینە ڕاشتەکان چوار کەس بوون و گەورەمان پێشەوای ئیمانداران پێنجەمیانە خوا حیسابت لەگەڵ دەکات لەسەر ئەو قسانەت. ئایا چی میری تووڕە کرد؟ بێتاقەت بووی لەو جۆرە ئاخاوتنەی باوکی یوسف ها؟ دەتەوێ ڕای من بزانێ ئەی پێشەوا ئیمانداران؟ بەڵێ ڕای من لە ڕابردوودا گوێبیستی بووی ئەی پێشەوا ئیمانداران هەموو کەسێک توانای خۆی هەیە بە تواناتریش دەست پێشخەری دەکات تۆ وات فێرکردم گەورەم ڕاست دەکەی بەڵام چ شتێک تووڕەی کردی؟ من توڕە نەبووم لە حەجاج چونکە دووڕووی ڕەوشتی ئەوە بەڵام من لەو پیاوانە توڕە بووم چونکە هەندێکیان زۆر دووڕوترن لەو حەجاجە دووڕوە بەڵام تۆی پێشەوە ئیمانداران هەمووتان بڕۆم بۆ دەویستت بە پیاوی دووڕوو نییە بەڕاستی کارێکی زۆر باشت کرد خوا پلە و پایەت بەرزکە من تۆوا دەبینی پێشەوە ئیمانداران لوت بەرزیەکەی بە تەواوی شکاند کاتێک هاتە ژوورەوە زەوی هەڵی نەدەگرت فو تێکرا بوو ئەوەندەی قسە دەکرد بە جۆرێکی ئاوا وای دەزانی تەنها خۆی هەموو شتێکە و خۆی بە زێنشی نیشاندەدا لە پێشمان پێشەوای ئیمانداران چۆن لەمە ڕازی دەبێت؟ لەبەر ئەوەی ئەو جێنشینە و و ئەو حکومەتە، بەڵام ئەگەر بێت و ئەوە لە دەمی دەربچێت، شەرت بێ دەبێ زمانی لە بنەوە ببڕم و هەروەها لە ملیشی بدەم. بەڵام چۆن ڕێی لێ دەگیرێ ئەگەر لە عێراق خۆی بەم شتە نیشان دا؟ ئەوە دەزانی کە ئەو توانای ئەوەی نییە ئەو شتانە بکات، لەبەر ئەوەی ئەو شمشێری نیشتیمانە، هاوڕێی نیشتیمان نییە. بەڵام. ئەوە بۆچوونی تۆیە. بەڵام ئەوە بزانە کە ئەو جێگایەکی زۆر تایبەتی لە لای من هەیە و دەستێکی سپی هەیە. بەڵام هەر کەسێکی تر بوایە وەکو تۆ بیشکاندایەتەوە کە کردت. ئەوە بزانە تەنانەت ئەگەر وەلیدی کوڕیشم بوایە. ئەوە پەروەردەی دایکێتی کچی شوانی بزن. نازانم بۆچی باوکم فەرمان دەرناکا بە کوشتنی یا بەندکردنی یا دەرکردنی. دەتەوێ ئامۆزاکەمان بکوژی براکەم؟ ئەگەر فەرمانی کوشتنی دەربکە ئەوا هەر خۆم دەیکوژم. شەرمەزاریە بۆ تۆ کوڕەکەم دەستت بچێتە خوێنی ئامۆزاکەت. ئەو هەموو پاسەوانە شمشێریان هەیە. بۆ هەمووتان ڕقتان لێیەتی دڵێی دوژمنی ئێوەیە؟ وەرە کوڕەکەم دەی وەرە وەرە وەرە. دەستی خستۆتە دەستی ئەڵێی پەیمان پارێزێتی. دەی بنەماڵەکەمان خواردنمان بدەنێ بۆ من و بۆ کوڕەکەم باوکی حەفز. تۆ بڕۆ فاتیمە. ڕاوەستە کچەکەم ئەوە ئامۆزاتە میوانێکی بێگانە نییە. سلام علیکم. وعلیکم السلام بە یارمەتیت باوکە. یارمەتی بۆ چوونە دەرەوە یان بە دانیشتن؟ بۆ بۆ شتێکە فەرمانم پێ دەدەی باوکە بە ڕۆشتنت تا زمانت لە دەست نەداوە فەرم و بڕۆ دەرەوە کە لەگەڵ بێگانەدا دابنیشین. ئەگەر بێت و ئەو منداڵە بمێنێتەوە، ئەوا حەجاج نامێنێ. بڕوام پێ بکە ئەگەر ئەو منداڵە بمێنێ، حەجاج و پیاوەکانی نامێنن. لای من زۆر ئاسانترە لە باڵێکی مێشوولە. نابێت یەک شەو بەسەریا بڕوات هەتاوەکو بە تەواوی لەم کۆشکە دەرنەکرێ و دەبێ باوکیشی لا ببرێ لە پەیمان پارێزی زۆر بە زەلیلی دەیان کوژم ڕاست دەکەی مامە دەرکردن و لابردن ئازاری زۆر زۆرترێ لە شمشێر. وەرە مامە با بڕۆین بۆ ماڵەکەمان خێرا کە دەی. هەی بێ عەقلی نەزان فەرمانی پێداین لە دیوەخانەکەی بچینە دەرەوە چۆن دەتوانی بڕۆینەوە. تۆ بڵێی سزای بدا مامە ئایا چ سزایەکی دەدا. بڕۆ پرسیار لە پاسەوانەکە بکە. سزاکەی سزاکەی زۆر زۆر خۆش و بەتامە. ژیانی کوڕی عەبدولعەزیز تاڵ دەکەم تا کوڕی یوسف مابێ لەسەر دونیا. تۆ چۆن خۆ دەگری بەرامبەر ئەو مناڵە باوکی وەلید بەڵام منداڵی زۆر هەیە کچی مەڕوان کوڕی عەبدولعەزیز برازاکەمان تەماحی لەسەر کردویت تەنها پیاوی خراپ تەماحە تەماحیش لەگەڵ پیاوی لاواز دەبێ تۆ ئەوەنە لاواز نیت باوکی وەلید بەڵام ئەو کوڕە. بەسەریا هاتیتە خوارەوە ئەو هەتیوە ئەو کوڕە تاوەکو ئەو گەنجە لوئمە وعودیە. ئەی پێشەوای ئیمانداران. پێیان وتم کە دەنگی بەرز کردووە لە دیوەخانەکەت بەرامبەر بە پیاوەکانت و خزمەتکارەکانت و بەندەکانت. پێیان دەڵێی خزمەتکار و بەندە هەموویان یەک عەشیرەتن ئەوی دیکەشیان سەرکردەیە و لە بنەماڵەکەمانە و و لە هۆزی ئێمەیە. ئەی چۆن قبوڵەکەی ئەو پێیان ئەڵێ دووڕوو؟ لەبەر ئەوەی هەموویان دووڕوون کە گوتی ئەوان پیاوی خراپن و دووڕوون. لەبەر ئەوەی سڵێ لێ ئەکەنەوە و قەدرێ ئەزانن، ئەی پێشەوای ئیمانداران؟ ئەوان تەنها سڵ لە کورسیەکەم دەکەن و وە لە تەختی پاشایەتیەکەی من دەترسن وە هەر کەسێک کە دابنیشێت لەسەری. تەنانەت برازاکەمان نە ڕێز لە کورسیەکە ئەگرێ نە ڕێز لە تۆ ئەگرێ نە لەوەی کە لەسەری دانیشتووە نە ڕێزیش لە خزمەکانی ئەگرێ. برازاکەمان دەڵێی؟ یەعنی ئەو بەندەی و عەبدولعەزیز بە پەنجا فلس کڕیویەتی؟ ئەگەر بەندە بوایە خەمی تۆم هەڵناگر ئەوەنا بەڵام. زمانی خۆت بگرەو بێدەنگ بەو کەم باسی بکە ئەگەر وەکو برازایەک تەماشای ناکەی هەموو هۆزی ئومەیە بگری گەنجێکی وەها تێدا نیە. بچوکترین کەس لە کوڕەکانێ باشترن خێری لەوان زیاترە. من خۆم دەزانم کێ خێرترە وە بە کەڵکم دێت. تۆ چۆن پشگیری لە کوڕی شوانی بز نەکەی کوڕەکانی خۆو دوورەخەیتەوە. تۆ منداڵەکانی منت زۆرتر خۆشناوێ لە من. من ئاگادارتەکەمەوە ئەگەر لای نەبەی لەناو دیوەخانەکەت و باوکیشی دەرنەکەی، ئەگەر بێت و پەیمانپارێزی نەدەی بە سولەیمان پاشی وەلید، چەند ڕۆژێک ناخایەنێ کچی شوانی بزن دەست بەسەر ئێرە ئاگرێ و جێنشینی ئەگوازێتەوە لە هۆزی ئومەی بۆ هۆزی خەتاب. هەی کوڕی مەروانی کوڕی حەکەم. خودا لە گوناحەکانت خۆش بێت کچی باوکم. خودا لە گوناحت خۆش بێ. دەنگت بەرامبەری من بەرز دەکەیتەوە و فەرمانیشم پێدەدەی لەو کارانەی پەیوەندی بە تۆوە نییە. ئاوا دەخوازی بمرم؟ فەرمان دەدەی دەست لە کار ڕابچێشمەوە لە ناو ماڵەکەی خۆمدا؟ ئاخ تۆ چ خوشکێکی. ئەی باوکی وەلی. بێدەنگ بە بەخودای گەورە لەوە ڕاسپاردەی باوکم نەبوایە لێت خۆش نەدەبووم بڕۆ بۆ ژوورەکەت لە ئەمڕۆ زمانی خۆت بند بکە لە ناودەمتا فەرمانتە براکەم بەڵکو پێشوای ئیمانداران فەرمانتە ئەی پێشەوای ئیمانداران ئەو وشەیەی کە بەکاری دەهێنی کتیشوانی بزن هەتاوەکو ئێستا هیچ ژنێک منداڵێکی ئاوای بۆ ئێمە نەخستۆتەوە لە ئازایەتیەکەی لەسەر حەق وە توانای بۆ لێبوردەیی و ئیمانە بەهێزەکەی و پێداگری لەسەری هۆزی ئومەیە خۆشحاڵ دەبێت ئەگەر بێت و ڕۆژێک لە ڕۆژان بێت بە سەرۆکیان یەکێک لە بنەماڵەی مەڕوان برازاکەم ئۆمەری کوڕی عەبدولعەزیز خوا تەمەنە درێژ بکات و هەروەها بوو پارێزێت خوا چاکەت بۆ بکات و لە خراپەش بە دوور بیت ئەی باوکی میرەکان. ئەو شتەی پێشەوای ئیمانداران تووڕە دەکات، تووڕەم دەکات. ئایا پێی گوتی من تووڕەم کردووە؟ تۆ سنووری خۆت بەزاند. سنووری ئارامگرتن و خۆشەویستی و ڕێزگرتنت بۆ ئەو، سەرپێچیت کرد بەرامبەر بڕیارەکانی پێشەوای ئیمانداران و و بێڕێزی بنواند بەرامبەر پیاوەکانی ئەو. باوەڕ ناکەم شتێکی وام گوتبێ کە بێڕێزی بنوێنم و یان لە سامی ئەو کەم کەمەوە. بەڵام پرسیاری لێکردم و وەڵامم دایەوە و یارمەتیشم لێ وەردەگرت بۆ ئەوەی قسەی لەگەڵ بکەم. هەر وەک تۆ فێرت کردووم باوکە. وەڵڵا من فێری ئەوەم نەکردووی کە ڕەخنە لە سیاسەتەکەی بگریت یان گلەیی لە پیاوەکانی بکەی یان بە زەیر بە دوژمنەکانی دابێت. ئەو شکایەتی لێ کردووم لای تۆ؟ پێشەوای ئیمانداران شکات لە کەس ناکات بەڵام یان دەبورێت یان سزادان. ئەی تۆ چۆن ئەمەت پێگەیشت باوکە؟ لە هەندێ کارە تایبەتەکانی و چاوەکانی وا دەزانین کە کەس گوێت لێ ناگرێ و چاوەکانیان ناتبینن؟ هیچ کەسێک ناتوانێ ئەم شتە بۆ تۆ بنێرێ تەنیا بە فەرمانی خۆی نەبێت با ئەویش ئەو شتە بنێرێت ئەوە نیشانەی ئەوەیە پاسەوانی دەکات لە پیاوی خراپ بەڵام هیچ شتێک نییە ڕێ لێ بگرێت لە سزادانت و بەدەست یەکێکی تر سزات بدات ئەویش بە بەندکردنت لە ناو بیرێکی ئاودا بەندم کە یان بتکوژێت. بمکوژن؟ ئەو برای منە خۆم لە تۆ باشتر دەیناسم دان بەخۆدانانێکی زوو هەیە بەڵام ئەگەر هات و تووڕە بوو ئەوە لێدانەکانی وەکو شێرە وا دیارە ئەو منی بۆ لای تۆ ناردووە و نووسراوێکیشی بۆ ناردی بۆ ئەوەی بمترسێنی و زمانم ببڕی. بە ڕێزگرتن و چۆنیەتی برادەرایەتی فێری چۆنیەتی دانیشتنی بەرپرسان دەبی و وەڕێزی گەورە پیاوانیش دەگریت. پێویستم بەم برادەرایەتی و دانیشتنە نیە لەگەڵیان ئەگەر دەیەوێ بمکات بە لاشەیەکی بۆگەن بتێک بم تەنیا هەلهەلە و چەپڵەی بۆ لێ بدەم ڕازی بم بە ڕاستی و ناڕاستی بە چاکە و خراپە نامەیەکی بۆ دەنێرم داوای لێبوردن دەکەم. نا بەخودا نابێ. فەرمانت پێ دەدەم دەبێ بچی بۆ لای و داوای لێبوردنی لێ بکەیت و لێی نزیک ببیەوە. لەبەر ئەوەی سوێندت خوارد باوکە دەچم و ئاوا دەکەم. بەڵام لەسەر حەق بێدەنگ نابم. ئەگەر بشم کوژێ. سەرجۆن سەرجۆن کورە سەرجۆن چی ڕوویداوە دیسان ساڵە کوڕی عبدول عزیز بەڕێوەیە بۆ ئێرە وامزانی ڕۆمەکان دیمەشقیان داگیر کردووە. ئاواتەکەی تۆ ئەی ڕۆمی، نەتەوەکەت تەنانەت داگیرکردنی دیمەشق نییە، بەڵکو داگیرکردنی مەککە و مەدینەشە. خودا جێنشینەکەمان و بنەماڵەکەی سەرکەوتوو بکات ئەی گەورەی من. بە دوعای تۆ نە لێمان دەبێ و نە بۆشمان دەبێت. ئێمە مەبەستمان ئەوە نەبوو گەورەی من، بۆ خومان گاڵتەمانەکرد گەورەم، بڕوا بکە. ئەوە چی دەنووسی ڕۆمی؟ نامەی پێشەوای ئیمانداران فەرمانی دا بینووسین. پێشەوای ئیمانداران فەرمانی پێداوین. بۆ ئەوەی بینێرین بۆ میرەکان و سەرکردەی هێزەکانمان کە ئەوان لە شەڕن لە خوراسان و لە قیرەوان. بیخوێنەوە، ئا بیخوێنەوە گەورەم بۆ ئەوەی تەواو لە ئێمە دڵنیا بی، ئا بیخوێنەوە. ئەی ئەوە نهێنی وڵات نیە ئەی نوسەری وڵات ها؟ نهێنی دەوڵەت بە هیچ شێوەیەک لە پاشاکەی ناشاردرێتەوە گەورە. بە خەتێکی وا نووسیوتە تەنیا خۆت و دار و دەستەکەت دەتوانن بیخوێننەوە. گەورەی من من و هاوڕێکانم لە هەموو شوێنێکی ئەم وڵاتەیە باوەڕپێکراوین هەموو کەسێک ئێمە باشە ناسێ ئەی گەورەی ئێمە. ئەوەم بۆ بخوێنەرەوە چونکە من تەنیا زمانی عربی دەزانم منی شار ئەوەندە دەزانم گەورم چەند سەر سڕهێنەرە ئەمەیە ژووری نووسراوەکان لە ڕزگارکردنی شام کە لە سەردەمی عمەری کوڕی خەتتابخوالی ڕازی بێت نهێنی وڵات لە ژێر دەستی نووسەرەکانە هەرچیەک بێت و نەبێت. تۆ بڵێی وەلیدی کوڕی عەبدولمەلیک سەد هەزار پەنجایی. وەکو من؟ ئەی بێ عەقڵ سەد هەزار پەنجایی نەک وەکو تۆ. گەورەم من پەنجا فلوس نیم من درهەمم. سولەیمانی کوڕی عەبدولمەلیک هەشتا هەزار پەنجایی. هەشتا هەزار وەکو من؟ یەزیدی کوڕی عەبدولمەلیک سەد هەزار دینار. سەد هەزار دینار لەبەر چی؟ بێدەنگ بە و هیچ مەڵێ. بۆچی؟ باشە بۆچی ئەوەندە؟ ئاینە پارەکە پارەی منە و نەمناڵەکە مناڵی من. یەزیدی کوڕی عەبدولمەلیک کچەزای بەڕێز حەجاج مارە دەکات بێدەنگ بەو قسە مەکە بنووسە. عومەری کوڕی عەبدولعەزیز پەنجا هەزار پەنجایی. پەنجا هەزار بۆ کوڕی شوانی بزن؟ و دوو هەندەی تر بۆ کڕینی دەرگا و دیوارێک. دەرگا و دیوارێک ئایا دیوار بەبێ ماڵ دەبێ یان ماڵ بەبێ دەرگا دەبێت تخوا دیوار مانای باخەی بێمێشێ خەلاتی دەکە لەبەرەوەی ئەو ڕۆژە ئابڕووی حەجاجی برد باش ئێمە حەقمان چییە؟ پێم نەڵێ ئێمە حەقمان چییە؟ ئێمە هیچ نین تەنها نووسەرین و لە خەزێنەداین تەنها فەرمانمان پێ دەدەن و دەینووسین ئەوە مووچەیە ئەوە خەڵاتە ئەوەشیان فرۆشتنەوە کۆتای پێهات هەی چاوەکەم گەورەم خەزێنەدار ئایا وڵاغی تری بار دەکات؟ وڵاغ ئاژەڵێکە هەر هەموو شتێک بار دەکات لە خۆڵەوە تاوەکو زێڕ تەنها ترێ بار ناکات خودا هیدایەتتان بدات. پرسیارەکەت چییە ئەی درهەم؟ ئایا وڵاخت بینیوە ئاوا ترێ بخوا؟ تۆ زۆر سەرسوڕهێنەری بۆ پرسیاری وڵاغ و ترێ دەکەی ئەی بێگومان ئەمە شتێکی ئاساییە وڵاغ میوە ناخوات بۆچی تێناگەی خوا هیدایەتان بدا بۆچی پرسیار دەکەی هەی بێ مێشک من وام زانی کە وڵاخ ترێ دەخوا لەبەرئەوەی لەسەر پشی هەڵی دەگرێ. بێگومان نایخوا بێ مێشک. کەواتە من و تۆش هەروەها. مەبەستت چییە هەی کوڕی ڕۆمەکان؟ مەبەستم وڵاغەکەیە گەورەم، ترێکە لەسەر پشتی بار دەکات و ناشی خوات و هەرۆها ئێمە زێڕەکە هەڵدەگرین و ناتوانین دەستکاری بکەین. ان شاء اللە خودا کەڕ و ڵاڵت بکا بنوسە کوڕی ڕۆمەکان بنوسە ئاگاداربە و هەڵە نەکەی بەدەستی ئەنقەست پەنجا درهەم بەرامبەر سەری درهەمە گەورەم باوکی حەفسە ئەوە چیە خاوەن خەزێنەی پارە؟ ئایا هیچ هەڵەیەک هەیە لێرەدا گەورەم ئەگەر هەڵەیەک هەیە تاوە کوێستا تەمەشام نەکردووە منی شەشتانم خوێندۆتەوە چۆن دەتوانم بیخوێنمەوە بەم زمانە نووسراوە جەنابم بۆ تۆی دەخوێنمەوە گەورەم بە زمانی ڕۆمی نووسراوە منیش نووسرم شارێکی عەڕەبی نووسەرەکەی ڕۆمی و دینارەکەشی هەر ڕۆمییە و نووسەرەکانیشی هەر فارس و ڕۆمن ئەوە تۆی ئەوە تۆ چی دەکەی لە خەزێنە ها پێم بڵێ بۆ ئەوەی بژیم لەگەڵ منداڵەکانم و باوک و باپیرانم دینار و دەرهەم کێ ئەم پیاوەی لە خەزێنە دامەزراندووە؟ سەرجۆنە ڕۆمیەکە سەرۆک نووسەرانی خەزێنە. لێم گەڕێ با یەکێک لە گورگەکانم بەردەمە گیانی با بە تاریکی شەو پارچە پارچەی بکە ئەک خوا کوێرت کا هەی بەڕەڵڵا مامت کەس ناکوژێ لە تاریکیدا و فێڵیش لە هیچ کەسێک ناکات لە پاشە ملەدا داوای لێبوردن دەکەم مامە بەڕاستی من تەنانەت حەز ناکەم بەو شێوێ بتبینم کە کز و غەمبار بی مەرجەکانی مامت حەجاج نە قەمبارم و نە کزیشم هەی کوڕی برام بەڵام بۆ پیلان دانانێکە و بەدواداچوونەوەیەک بۆ هەندێ کار و بۆ ئەو کەسانەی کە تازە هاتوونەتە نێو گۆڕەپانەکەوە و هاتنی شۆخی هۆزی مەڕوانییەکان لە لای خودای ڕۆمەکان و لە چ لایەکەوە ڕەشەبا هەڵدەستێ؟ ئایا ڕەشەبای خۆشیە یان ڕەشەبای زەهراوی؟ بەڵام چۆن وا لەو ڕەشەبایە بکەم کە بە ئارەزووی من بێ؟ تەماشای سنووری هەرێمەکەمان بکەن ئەی پەیمان پارێزەکان و جێنشینەکانی باوکتان لە ڕۆژانی داهاتوو. ئەگەر یەکێکتان بشێت بۆ تەختی پاشایەتی ئەوا، لێرەوە دەست پێ دەکات لە ڕۆژهەڵاتی سینەوە هەتاوەکو دەگاتە ئەو دەریای ڕۆژئاوا. براکان یەک لە یەک باشترین پێشەوا ئیمانداران. ئاوها دەڵێی مەسلەمە لەبەرئەوەی تۆ سوارچاکێکی بەتوانای و پیاوی جەنگ و بەرەنگاریت. سوارچاکەکانیش زمانێکیان هەیە هەر لە ناو خۆیاندا تێدەگەن سوارچاکی ڕاو و دیوەخان و پێکەنین تێناگەن. لە هەر شوێنێک دام دەنێی دام بنێ. هەرچی باشە لە من دەبینی پێشەوای ئیمانداران ئەو شتەی باوکتان خۆشی دەوێ ئێوە خۆشتان ناوێت و ئەو شتەی براکەتان خۆشی دەوێت ئێوە خۆشتان ناوێ هیچ فەرمانێکی لەسەر نادەن لە دیوەخانەکەم دەگەڕێم بە دواتاندا بەڵام کەستانی تیا نابینمەوە وە لە ناو هێزەکانمدا بە دواتاندا دەگەڕێم بەڵام هیچ کامێکتان نابینمەوە تەنها ئەوە نەبێ مەسلەمە کوڕەکەم لەبەر ئەوەی بۆ سەربازی دروست کرا هەموویان لە من باشترن پێشەوا ئیمانداران. هەموویان دەناسم یەکە بە یەکە بایی چەندن و هەروەها بیر لە چیش دەکەنەوە ئەگەر لە خودا نەترسامایە. زۆرم لێ دەکردن کە پێم بڵێن ئێوە بیر لە چی دەکەنەوە و بزانم ئێوە بە چ شێوەیەک تەماشای برای خۆتان دەکەن. من زۆر لەوە دەترسم ڕۆژێک بێت و بمرم هەر یەکێک لە ئێوە سەربەخۆ کار بکات بەبێ ئەوەی ڕای یەکتر وەربگرن و ئەو کاتەش لە ئارەزووی ئێوەوە ئارەزووی دژمنەکانتان زیاد دەکات و ئەو هەلە دەقۆزنەوە و دەتانخۆن وەکو مەڕێکی هەڵاتوو کە لە ڕەوەی مەڕەکەی خۆی هەڵاتبێت، بەڵێ. پێشەوا ئیمانداران! هەردەم گورگ مەڕی هەڵاتوو دەخوات. هیچ کاتێک مەڕ هەڵنایەت ئەگەر شوانەکەی لێی بێ ئاگا نەبێت. باش بزانە پێشەوای ئیمانداران بێ ئاگا نیە لە مەڕەکانی، ئەویش شوانی بزن نیە لە ناو شارەکەماندا. ئەگەر نموونەش دێنیەوە نموونەی جوان بێنەرەوە. بە خودای گەورە جوانترین نموونەی هێنایەوە بەڵام تۆ بە خراپە جوابت دایەوە. بەڵام من تەنها خەمی ئەو شتەمە لە لایەن ئێوەوە تەنها لەو پیاوانە بترسە کە حەسوودیان بە یەکتر دێت. ئەی پێشەوای ئیمانداران ئێمە لە حاڵەتێکدا نین حەسوودی بە خۆمان ببین، بەڵام لێپرسینەوەمان لەگەڵ دەکرێت. لە ساڵانی ڕابردوودا کاتێک ئاڵای حەق و ئاسوودەیی ژیان گەیشت بەو پارچە زەوییانەی خودا، پیاوانێک ئەم ئاڵایەیان هەڵدەگرت کە نە سەروەت و سامان و نە پارە و نە بازرگانی و ماڵی دونیا لە نوێژ و بانگەواز غافڵی نەکردوون. بەڵام هەموو خەڵک جیا بوونەوە و هەر یەکێک لەوان بەدوای ئارەزوو و نەفسی خۆیدا ڕۆیشت. حاڵمان ئاوای لێهات. ڕاست دەکەی برازاکەم ئێمە هیچ چاکەیەکمان نییە لەو کردنەوەی ئەو شارانەی کە خودا بۆ ئەوانی کردەوە لە سەردەمی کوڕی خەتاب و عوسمان خودای گەورە لێیان ڕازی بێت چل ساڵی تەواو ڕەبەق بەسەریا تێپەڕیوە کە ئاژاوەکە دروست بووە و عوسمانیش کوژرا و عومەریش بە دوایدا خودای گەورە لێیان ڕازی بێت ئێمە ئێستا هیچ شارێکمان نەکردۆتەوە یان گوندێک لە گوندەکان کە بە شێوەیەکی باش و چاک کرابێتەوە. خەریکە ئەو شارانە لادەدەن لەسەر ڕێگای خودا و خەریکە دەگەڕێنەوە بۆ سەردەمی جاهیلیەت و زۆر خراپتریش لە جاران. ئایا تۆ چی بەو شارانە دەڵێی کە گەڕاونەتەوە وەکو ئیفریقییە کە خودای گەورە بەسەر ئێمەدا کردووتیەوە و هەتاوەکو جێگای پێی ئەسپەکانیشمان گەیشتووەتە سەر دەریا؟ زانیاریم لە باوکم وەرگرتووە پێشەوای ئیمانداران کە تۆ سەربازێک بووی لە ژێر دەستی عوقبە. من لە ئەبوبەکری سدیق باشتر نیم لە لای خودای گەورە. کە ئەوە بوو شان بە شانی ئوسامەی کوڕی زەید کە لغاوی ئەسپەکەی لە دەست دا و ئەو کاتەش یەکسەر گوتی ئامادەم پێیەکانی خۆم لە پێناوی خودادا دابنێم. ئێمە پیاوین تەنها لە ژێر دەستی تۆین بۆ شوێنێک کە دەوێ بماننێرە. بەڵێ پێشەوای ئیمانداران. بڕۆ و چل هەزار پیاویش لەگەڵ خۆتدا ببە. بۆ پشتگیری کردن لە سەرکردەکانمان لە ئیفریقییە. فەرمانتە پێشەوای ئیمانداران. بۆ مامت عەبدولعەزیزی دەنێرم کوڕم. میری میسر و ئیفریقییە. با ئەویش هەر چەندی پیاو هەبێت کۆیان بکاتەوە لە سەربازەکانی میسر. چونکە ئەوان ناسراون لە سەر زەوی. فەرمانتە ئەی پێشەوای ئیمانداران. دەترسم زانیارییەکانیان پێ بگات و بزانن کێ دێت بۆ شەڕیان. تۆ مەبەستت چییە برازاکەم؟ دیوانی نامە نووسی و سەربازی و پارە نووسەرەکانیش خەڵکی ڕۆم و فارسن پێشەوە ئیمانداران. هەر دەڵێ لە ناو مێشکی مامتدا بووی کوڕی عەبدولعەزیز نزیک بوویتەوە لێیان بەڵام زۆر دوورکەوتیەوە لێیان. لە ڕاستی زیاتر هیچ شتێکی ترم نەوتوە سەر جۆن. هەر هەموویان گومانیان هەیە لە تۆ با پێت بڵێم ئەگەر ئەم جارەیان بێی بۆ دیمەشق دڵنیابە بە دەستی خۆم دەتکوژم. دەمکوژی؟ دەمکوژی؟ لەبەر ئەوە هاتم پرس و ڕات پێ بکەم بۆ ئەوەی تۆ بمبەی بۆ لای بەرپرسەکەت دەتەوێت ناوبانگم پیس بکەی و وەڕێزم لە لای نەهێڵیت؟ خۆزگە نەهاتمایەوە چاکت کرد هاتی بۆ لام بۆ ئەوەی ڕێگە چارەیەکت نیشان بدەم وە ژیانت بپارێزی لەو کەسانەی تاقیبت دەکەن ئاگدار بە پێش ئەوەی ڕۆژ هەڵبێ بڕۆ بۆ نزیکی دەریا دەریا کەسێک هەیە کە لەوێدا لەگەڵ خۆیان بت بە بۆ قرتە جەننا قرتە جەننا نامەیەک هەڵ ئەگری لەگەڵ خۆت. نامە بۆ کێ؟ خەمت نەبێ پێش ئەوەی سواری کەشتیەکە بی پێت ئەڵێم وەکو با خێرا بە. بۆ درەنگ دەرگام لێ دەکەیتەوە خێرا بیکەرەوە خێرا ئەوە چییە؟ خێر و بەرەکەتی تۆیە خێر و بەرەکەتی تۆیە لە خەزێنە خێری من؟ ناوت چیە؟ خزمەتکارە درهام و خزمەتکاری خەزێنەم. کێ ئەو پارەی بە تۆدا نارد؟ گەورەم شوعەیب بەرپرسی خەزێنەکە. بیگەڕێنەوە بۆ ئەو پێی بڵێ با خۆی بۆم بێنێ و لەسەر سەری خۆی دانێت دەی بڕۆ. بەسەر سەرم فەرمانتە گەورەم لەسەر سەرم فەرمانتە دەستت خۆش بێ گەورەم جگە لە تونند و تیژی سیتر بە کەڵک نایە لەگەڵیان ئیشێکی خراپت کرد مزاحم و بە هیوای ئەوم کە ناوت لەم شتە خراپانەدا نەبێت خراپەی چیم کردووە گەورە گوێ بگرە مزاحم من حەز لە دووڕووی ناکەم هەرگیز یانەوە تێ دوام دەکەوی وەکو سێبەرەکەم بەبێ ئەوەی کەوا دەستخۆشیم لێ بکەی لەسەر هەر شتێک کە من ئەنجامی دەدەم یان ئەوەت هەیە بڕۆ و بە ئازادی بژی. بەڵێ دوات دەکەوم هیچ شتێک ناڵێم تەنها ئەو شتێک کە تۆ فەرمانم پێ دەکەی گەورەم. پارەکاڵ بگرە و دوامەکەوە فەرمانی پێدام فەرمانت پێ بدەم کەوا لەسەر سەر هەڵی بگری پێش من پارەکە ببە و پێی بڵێ ئەوە من هاتم هممم تۆ پێم دەڵێی پێش من بڕۆ بۆ لای ئەو پێم دەڵێ بڕۆ پێی بڵێ بێت بۆ لام تۆش پێم دەڵێی بگەڕێوە بۆ لای ئەو ئەویش پێم دەڵێ بگەڕێوە بۆ لای من من نازانم ێستا چی بکەم پارەکە هەڵبگرە و پێش من بڕۆ هەی مناڵ کاری خۆم دەدەم بەدەستی تو خوایە بەیانی لێت دەدەم هەی بێ مێشێ بەیانی باوەڕ ناکەم بەیانی هەبێ من و تۆ هەموو کەسێک کە لەو دیوەخانەی خەزێنەداین کەس نەما هەی کوڕی شوانی بزن گەورەم پێشەوای ئیمانداران ئەو شتەی پێم گوتی بە تەواوی نووسیتەوە ها سەرجۆن هێشتا ماوە پێشەوای ئیمانداران کەی تەواو دەبێت لە بەیانیەوە ئەگەر ڕێم پێ بدا گەورم ئێ... ئەی ئەگەر پێشوای ئیمانداران ڕێت پێ نەدات؟ هەتا بەیانی دادەنیشم و دەینووسم ئەو شتەی گەورەمان فەرمانی پێدام. سالح! فەرماندە گەورەم! هەموو کاغەزەکان کۆبکەرەوە و بۆمی بخوێنەوە. ئەوانە هەمووی مسوەدەن هیچ نییە پێشەوای ئیمانداران. بیخوێنەوە سالح! ئامادەکردنی هێزە سەربازییەکان و سوارچاکی و ناوی سەرکردەکان و هەروەها لەگەڵ ئەوەشدا سەرتان نێشێنم بۆ شوێنی مەبەست وە کاتی چوونە دەرەوە و وە جێگای هێزە کەش على الطباط قوي